کە دەچێتە خەلا خەلا ئەین شوێنێکی چۆڵە بۆ سەر ئاوکردن و یان بەو معنایی کە ئینسان ئەو شتەی کە زیادەیە پێویستە کە فڕێی داتە دەرەوە فڕێی دەدات خۆی لێ خاڵی دەکات لەگەڵ ڕێزما پێویستە لەسەر بۆیە پێوترێ المتەخەلی لەبەر شوێنەکە چۆڵە و هەروەها لەبەرەوەی کە ئەو ئینسانە ئەو شتە زیادانەی کە لە قبول و دوبڕەوە فڕێی دەدات خۆی لێ خاڵی دەکات لەبەر ئەوە پێی وتراوە المتخلی پێویستە لەسەری چی بکە الاستتار و یعنی خۆی سترکە خۆی بپۆشێت پۆشتەی خۆی ڕاگرێت ستری عوڕی خۆی بکات حتى يدنو من الأرض تاوەکو لە زەوی نزیک ئەبێتەوە دیارە ئەوان زیاتر پۆشاکێیەکیان لەبەر کردووە کە پێی دەوترێت دشداشە یان ئیزار هەڵ ئەکرێت هەتاوەکو نزیک نەبێتەوە لە زەوی جلەکانی هەڵ نەماڵێت یان لەگەڵ ڕێزمە جلەکانی لا نەبات بۆ ئەوەی نەوە کەسێک لە دوورەوە ببینێت هەرچەنێ لە دوای ئەمێکسەر ڵە وەلبعد و خۆی دوور خاتەوە یانی جاری وا هەیە ئینسان دەچێتە شوێنێک بۆ سەراوکردن ئەگەری ئەوە هەیە خەڵکێک لە دوورەوە بیبینێت بۆیە نابێت خۆی هەڵماڵێ یان خۆی داکەنێت جلەکانی لابات عوڕەی کەشف بێ هەتاوەکو نزیک نەبێتەوە لە زەوی کەشف نەبێت نەوەک خەڵک بیبینن وە هەروەها کەی لا یەتەئەزا به غەیڕه بۆی کەسێکی تر عەزێت نەبینێت بەهۆی ئەوەوە بەهۆی لەگەڵ ڕێزم بۆ بەڕاستان ئەو ئەدایی کە لی دەرەچێت کە ممکنە بۆنی هەبێ یا سەوتی هەبێ خەڵکێک پێی عەزێت ببینێ و هەروەها خۆشی ئیحراج ببێت گوایە کە پێغەمبەری خوا صلی اللە علیە و سلم ڕۆشتۆتە سەر ئاو خاتەمەکەی داکەندووە خاتەمەکەی دیارە تێیا نووسراوە محمد رسول اللە حەدیثەکە ضعیف بەڵام حرمەت گرتنی ناوی خوای پەروەردگار و تعظیم کردنی شعائری خوای پەروەردگار بەشێکە لە تەقوای دڵان، ذلک ومن یعظم شعائر اللە فانها من تقوی القلوب، وەکو ڕێز و حوڕمەت گرتنێک، ئەگەر تۆ موسحەفێکت پێ بوو یان شتێکت پێ بوو ناوی خوای گەورەی تیا بوو یان پێغەمبەری خوا علیە الصلوة والسلام یان ئەذکارە ئەدعیەیە لەگەڵ خۆتا مەیبەرە ژوورەوە وتجنب الامکنە التي منع عن التخلی فيها شرع او عرف وخوا بەدورگرتن لەو شوێنانەی کەوا بۆ سەرئاوتیاکردن تیایدا شەرع یان عرف ڕێگری لێ کردو یعنی شەڕعان جائز نییە تۆ لە هەندێک شوێنە سەر ئاو بکەیت بۆ نمونە لە ڕێگەوبانە یان لە سێبەرە یان لە مەواردە ئەو شوێنانی کە خەڵک ئاوی لێ ئەهێنێت ئەو شوێنانە نەسی لەسەر هاتووە سێبەری خەڵک ڕێگاوبان شوێنێک خەڵک پێاتێ دوو دەڕات مەوارد کانیاوێکە ڕووبارێکە بیرێکە خەڵگە چێ ئاوی لێ دەهێنێت لەو شوێنانە دروست نیە ئینسان سەر ئاو بکات یان لە عورفی خەڵکا گونجاو و نەشیاوە لەو شوێنانە ئینسان سەر ئاو بکات لەبەرەوەی خەڵک عزیەتی لێ ئەبینێت و دوایی لەعنەتت لێ دەکەن بۆیە دەبێت خۆت پارێزی نەبیتە مایەی عزیەت و ئازاردانی خەڵکی وامش بەڵگەی تیا لەسەر پاراستنی ژینگە، ئینسانی موسڵمان ژینگە و کەش و هەوا لە خەڵک تێک نەدا کە بە زەرەر بشکێتەوە بۆ خۆی و و بۆ خەڵک و و هەروەها بۆ گیانلەبەرانیش ئەبێت لەو شوێنانە ئینسان خۆی بە دوور بگرێت وعدم الاستقبال والاستدبار للقبلة جمرة كقابض المتمسك منهم يومئذ بسنتي كالقابض على الجمر جمر لنا يعني بشكويك بلام بشكويك وكو برديك وابێ كبردستيك بيت یانی بەڕاستی لێرە مەقسەدی بەکارهێنانی حەجەڕە یان ئەو مایەنوب و مەنابە من المزیلات الطاهرە هەر شتێک جێی بەرد بگرێتەوە لەو شتانەی کە ئەذا، بڵێن ئەوەی کە لە ئینسان دەرەچێت لە میز و پیسی لای بات و پاک و خاوێنی کاتەوە. وعليه الاستجمار بثلاثة احجار طاهرة ئەو ژمارەی بەکاری دێنێ سیان بێت لەبەرەی پێغەمبەری خوا صلی الله علیه و سلم فەرمانی پێ کردووە و پاک و خاوێنیش بێت یعنی بە شتێکی پاک خۆت پاکیتەوە ئەگەر پیس بێ بۆ پاککردنەوە بەکارناهێنرێت، ئەو ما یقوم مقامها، یان هەر شتێکی تر جێی ئەوە بگرێتەوە، وەکو خێرقا، پەڕۆبێ، کلێنس بێ، دارێک بێ، هەر شتێکی تر بێ بۆ خۆپاککردنەوە بشێت. وتندب الاستعاذة عند الشروع ئەڵێ سنەتە لە کاتی ویستنی چوونە سەر ئاو بڵێ اللهم انی اعوذ بک من الخبث والخبائث یعنی خوا پەنات پێ دەگرم لە جنۆکە نێرینە و جنۆکە مێینەکان والاستغفار والحمد بعد الفراغ بەڵام استغفار حەدیثەکەی صحیحە حکمت چێ استعاذە ئەکەیت و هەروها طبعا بسم اللهش دەکەی هەرچەند لێرا ذکری بسم الله نەکردووە لەبەرەوەی کە ئینسان کاتێ جلەکانی لا ئەبات بسم الله کردن دەبێتە پەردەی نێوان ستری عەوڕەی ئینسان و هەروەها چاوی جنۆکە ئەبێتە سترێک دەیپارێزێت ستر و ما بین عوراتی بنی آدم و اعین الجن ان یقول اذا قلع ثوبه بسم اللە پەردەی نێوان چاوی جنۆکەکان و عوڕەتی ئادەمیزاد ئەوەیە کاتێک کە جلەکانی لا ئەبات چی لە کاتی سەر ئاوە بێ لە هەر شوێنێکی ترا بێ ئەوەتانێ بڵێ بسم اللە استعاذەش ئەکات لەبەرەوەی شەیاتین و جنۆکە یەکێک لە شوێنەکانی مانەوەیان سەر ئاوەکانە بۆیە ئینسان ئیستیعاذە دەکا بۆی خوای گەورە پەنای بدا لە شەڕان ئیستیغفاریش کاتێکە لە سەرا دەرچێت دەڵی غفرانەکە علەما دەڵێن مناسبەی غفرانەکە بۆ ئەوە بۆ چەند شتێک دەگەڕێتەوە یەکێک لەوانە ئینسان لەو ساتە وەختانی کە سەر ئاو دەکا ناتوانێت ذکری خوا بکات کە دێیتە دەرەوە یانی خوایە من داوای لێبوردن لە تۆ دەکەم کە هەندەک کات لە تەمەنی خۆمم بە فیڕۆدا بەبێ فائیدە یعنی تۆ دائیمەن سەرقاڵی ذکری خوای کاری خێر و چاکەی ئەبێ وابیت بەڵام لەو کاتانەی کە سەرئاو دەکەی مەمنوعە مەمنوعە ئەو شتانە بکەی کە دێیتە دەر ئەڵێ خوایە داوای لێبوردن دەکەم ئەوەندە لە تەمەنی خۆمم بە فیڕۆدا لە شوێنێکە کە نەمتوانی کاری خێری تیا بکەم بۆیە ئەمش بەڕاستی دەرسێکی تایە ئینسان بتوانێ استغلالی کاتەکانی خۆی بکە تعمیری کە ئاودانی کاتەوە بەکاری خێر ئەو کاتانەی کە فەراغە دەستت بەتاڵە ئیشت نییە ئەو نیعمەتێ گەورەیە بۆیە ئەو کاتانێک کە سەرئاو دەکەی کاتێک کە بە فێڕۆ دەچێت بۆیە مناسب وایە کاتێک کە دێت درەوە بڵێ ئەستەغفر الله غفرانەکە خوایە ئەو کاتەی من ڕۆشت بۆیە هەندێک لە عولەما بۆ ئەوەی ئەو کاتەیان بە فیڕۆ نەچێت بە منداڵی خۆیان یا بە تەڵەبەی خۆیانیان وتووە کتێبێک بێنە بیخوێنەوە بە دەنگی بەرز بۆی گوێم لێ بێت لەوانە ابن الجوزی استیفادەی لەو وەقتە کردو بە طریقەیەکی تر و مناسبەیەکی تر دەڵێن ئینسان دەبێت هەندە خواردن بخوات و خواردنەوە بخوات کە پێویستی ژیانی بێت کاتێک کە تۆ زیاد لە حەدی خۆیت خوارد دەبێتە چی دەبێتە فەضەلات دەبێتە پاشەڕۆ فڕێ ئەدەیت بۆیە ئەڵەی خوایە داوای لێبردن لە تۆ ئەەکەم زیاد لە حەدی پێویستی لەشی خۆم خواردن و خواردنەوەم خوارد کە ئێستا فڕێمدا ئیسرافە ئەوە خواردن ڕۆشت بە زیادە ڕۆشت بۆیەش ئەمە موناسەبەیەکی ترە بۆ ئەو ئیستیغفارەی کە دەیکەیت یعنی بەشێک لەو خواردنەی کە تۆ خواردووە زیاد لە پێویستی لەشت بووە لەو خواردنەوەی کە تۆ خواردووە زیاد لە پێویستی لەشت بووە کە ئێستا فڕت داوە داوای لێبوردن لە خوا دەکەی موناسەبەیەکی تریش هەیە لە حەدیثی ئەبووی بێنساریدا هاتووە کاتێکە ڕۆشتونەتە شام بینیوانە سەر ئاوەکانیان ڕوو لە قیبلە بووە خۆیان وەرچەرخاندووە دوای هاتوون استیغفاریان کردووە لەوانەیە یەکێک لە وەجهەکانی مناسبە ئەوە بێ ئەگەری ئەوە هەیە تۆ لە کاتی سەرئاوکردنە بە شێوەیە لە شێوەکان بەبێ ئەوەی بەخۆت بزانی یا نەزانی ڕوود لە قیبلە پشتت لە قیبلە کردبێت بۆیە کە دیتە دەرەوە استیغفارەکەی ئەو سێ مناسبەیە تایە یانی سێ حاڵەتمان هەیە ئەگەر کەسێک سەری ڕووت بێ مەسحی هەموو سەری دەکات ئەگەر عەمامەی لەسەر بێ یان ئافرەت سەرپۆشی لەسەر بێ بەس تەنها ئەگەر عەمامەکە هەموو سەری داپۆشی بێ تەنها عەمامەکە دەکات یا هەندێک لەسەری بە دەرەوە بێ هەندەکەی تری عەمامە بێ ئەوە ئەمەیان دەکا و تەکمیلەکەی لەسەر عەمامەکەی دەکات ثم يغسل رجليه مع الكعبين ئەنجا هەردوو پێ لەگەڵ هەردوو قاپە ڕەقەی یان قولەپێی دەشوات، وله المسح علی الخفین، دەتوانێت لە جیاتی شۆردنی هەردوو پێی مەسح لەسەر خوفەکانی بکات، خوفیش شتێکە لە پێ دەکرێت لە گۆرەوی ئەستورترە لە پێڵاو تەنکترە لە چەرمی حەیوان لە پێستی حەیوان دروست دەکرێت دەتوانی بەبێ پێڵاو پێیەوە ڕێبکەیت. ولا يكون وضوءا شرعيا الا بالنية پێی ناوترێ دەستنوێژێکی شەرعی ئللا ئەبێ نیەتی ڕەفعی حەدەثی هەبێت یعنی ئەگە کەسێک بێت هەموو ئەو کارانە بکات بە نیەتی خۆفێنکردنەوە یا بە نیەتی خۆخاوێنکردنەوە ئەتوانێت نوێژ بکات نەخێر دەبێ لە کاتێکدا کە ئەم کارانە ئەنجام ئەدات ئیستیحضاری ئەوە بکات کە ڕەفعی حەدەث ئەکات بۆ ئیستیباحە بوونی نوێژ کردن یان ئەو شتانەی تر کە ذیکر کردنە قورئان خوێندنە کە دەستنوێژی بۆ دەگیرێت مستحبات الوضوء ئەو شتانەی کە خوازدرا و سنەتن بۆ دەستنوێژ ویستحب التثلیث فی غیر الرأس ئەڵێ خوازراوە ویستراوە خۆشویستراوە سێجار سێجار ئەندامەکانی لە سوێش بشۆیت جگە لەسەر نەبێت طبعا مسحی سەریش احیانا واردە سێ جار مسحی سەریش بکەی وەکو لە حەدیثی عثمان دا ڕەزای خوای پەروەردگاری لێبێ لە سنەنی ئەبی داود دا هاتووە ڕەحمەتی خوای پەروەردگاری لێبێت تێکڕای ئەندامەکانی دەستنوێش بە بەردەوامی سنەت وایە سێجار سێجار بێت مسحی سەریش الغرە والتحجیل غرە ئەگەر ئەسپتان بینی بێت بۆ نمونە ئەگەر ئەسپەکە قاوایی بێ مارۆنی بێ هەر ڕەنگێکی تر بێ سەیرەکەی لە نێوچاوانێ نەخشێکی سپی هەیە یان دەستەکانی و هەروەها قاچەکانی سپیایەکی تایە سەرنجڕاکێشە دیمەنێکی جوانە بۆ ئەوە ئەسپە غڕە و تەحجیل لێرە مەقسەد پێی درەوشانەوەی ڕوومەت و نێوچاوانی ئەو موسڵمانانن کە دەستنوێژ دەگرن و هەروەها دەست و قاچیان دەدرەوشێتەوە بۆیە کە بە پێغەمەری خوان سەلم فەرموو چۆن ئومەتی خۆت دەناسیتەوە لە ساحی مەحشەر فەرمی بەچی من آثار الوضوء بە شوێنەواری دەستنوێژ إطالة الغرة والتحجيل و عولەما دەڵێن ئەگەر تەحجیل ممکن بێ درێژی کەیتەوە بەڵام غڕە ممکن نییە چۆن ئەگەر تۆ دەستت بشۆی وتمان ئەلیەدەین مع المرفقین تا ئێرە شەرع داوای کردووە ئەگەر بتەوێ درێژی کەیتەوە توانی تا ئێرە بیهێنی بۆیە ئەبو هورێرە هەتاوەکو نزیک شانی دەشۆرد و هەروەها لەگەڵ ڕێزم بۆ شۆردنی پێ تا ئێرە دەشوی ئەتوانی ئەبو هورێرە هەتاوەکو ساقین ئەیبرد ئەی باش نێوچاوان ڕوومەتت چۆن زیادیەکەی بەڵکو مدرەج و ئیجتیهادی ئەبو هورەیرە ڕەزا خوای پەروەردگاری لێبێت و تەقدیم السواک استحبابا لە پێش دەستنوێژ یا لەگەڵ دەستنوێژە سیواک بکەیت کە ئەمەشیانە سونەتە دیارە سیواک هەم بە ئەو دارە ئەوترێت کە سیواکی پێ دەکرێت هەم بە فعلی سیواکەکەش دەوترێت ئەمە پێ وترێ ئەڕوس. ئەوە سێ جار پێش دەستکردن بە دەستنوێژ یان پێش شوردنی ئەندامەکانی دەستنوێژ کە لە پێشەوە باس کران لە سەرەتا هەرتو دەستت سێ جار بشۆی ئەوە شوێنە سنەتە چی حاشا بەڕەزتان میز بێ یا پیسی بێ ئەو ڕیحین سەوت بێ یان بۆن بێ بێتە دەرەوە عین بای لێ بێتەوە ئەوە دەستنوێژەکەی هەڵدەوەشێتەوە و بما یوجب الغسل و بەو شتەیشی کەوا غسل واجب دەبێت کە بریتیە لە چی دابەزینی مەنی التقاء الختانین ئافرەت بکەوێتە سوڕی مانگانەوە یان ویلادە بەمانە دەستنوێژ دەشکێت یعنی ئەگەر کەسێک شتێک لەوانەیە بەسەر بێت کە غوسلی لەسەر واجب دەکات یعنی لەشی گرانە بێ هەر شتێک ئینسان پێی لەش گران بێ دەستنوێژیشی نامێنێت دیارە ئەگەر تەهارەی کوبڕای نەما من باب ئەو لە تەهارەی سوڕای نامێنێت یعنی ئەگەر کەسێک لەشی گران بوو تەهارەی کوبڕای هەیە نەکرد یان لەسەر زەوی جێگیر بێت دەستنوێژەکەی ناشکێت، بەڵام بیوترایە نوم المستغرق، ئەو کەسەی کەوا چۆتە ناو خەوێکی قوڵەوە یانی ئیدراکی نەماوە ئیتر چی بە ڕاکشانەوە بێ بە دانشتنەوە بێت ئەوە دەستنوێژی نامێنێت لەبەر حەدیثی العین بکاء السهر ئەڵێ چاو دەمەوانەی کۆمە فمن نام فلیتوضا هەر کەسێک خەوی لێکەوت ئەوە با دەستنوێژ بگرێت و ئەکلی لەحمی الئبل هەروەها خواردنی گۆشتی وشتر دەستنوێژ بەتاڵەکاتەوە علە چییە؟ علەما قسەیان کردو هەندێک دەڵێن لەبەری طبیعەتی گۆشتی وشتر وایە غازات بۆ ئینسان دروست دەکات هەنێکی تر دەڵێن گۆشتی وشتر شۆرە وا لە ئینسان دەکات تەنگاو بێ یا ئاو زۆر بخوات تەنگاو بێ میزی بێت پێویست بکات دەستنوێژەکەی تازە کاتەوە هەنێکی تر دەڵێن لەبەرەوەی الابل من الشیاطین طبیعەتێکی شەیطانی هەیە و شیخ ابن العثیمین فەرمێت ئەم مەسەلەیەکی تعبدیە و حکمەتەکەی زانراو نییە والقیء ونحوه ڕشانەوە و هاوشێوەکەی وەکو بەربوونی خوێنی لووت ئەمە بەڕاستی بەڵگەی صحیحی صریحی لەسەر نهاتووە ڕاستە پێغەمەری خوا حەسەم کە ڕشاوەتەوە دەستێژی گرتووەتەوە بەڵام ئەوە فعلە دلیل نییە لەسەر ئەوەی کەوا دەستنوێژی پێ بەتاڵ ئەبێتەوە بە مجرد ڕشانەوە دەستنوێژ بەتاڵ نابێتەوە بەڵام ئەولاتر وایە بۆی ئینسان گورجوگۆڵ بێتەوە و نەشاتی هەبێت سنت وایە باشتر وایە لە پاش ڕشانەوە دەستنوێژ بگرێتەوە بەڵام بە خودی ڕشانەوە دەستنوێژ بەتاڵ نابێتەوە ومەسی الذەکەڕ ئەڵێ بە دەرچوونی مەنی بە شەهوەوە ئەگەرچی بە بیرکردنەوە بێت یعنی فی اليقظە ئەو فی النوم یعنی بەخەبەر بێ یان خەوت بێ ئەوە بە دەرچوونی منی ئینەمە الماء من الماء یانی فڕێدان و بە تەدەفوق بێت ئەوا وەکو لە حەدیثەکەیان هاتووە غسل ئەکات بەڵام ئەگەر لەبەر سەرما بێت لەبەر نەخۆشی بێ هەنێ خەڵکەیان نەخۆشیان هەیە یا لە حاڵەتێکە کە سەرمایان ئەبێت بەبێ ویست و ئیرادەی خۆیان مەنیان لێ دێتە دەرەوە ئەوە غوستیان لەسەر واجب نابێت ئیلا بە شەهوە بێ بەس تەنها ئەگەرچی بە بیرکردنەوەش بێ لەو شتانەی کەوا ئارەزوی ئینسان دەوروژێنێت مەنی بێتە دەرەوە ئەوا غوسلی لەسەر واجب ئەبێ ئیتر بە هەر شتێکی تر کە لە بینی ژن و مێردا ئەکرێت یا بە حەڵاڵ بێ یان بە حەڕام بێ نعوذ بالله ئەوا غسل واجب دەبێت وبالتقاء الختانين وإن لم ينزل ئەگەر جێی خەتەنەی ژن و مێرد بەر یەکتر کەوتن ئەوا غسل لەسەریان واجب دەبێت ئەگەرچی ئاویش دانەبەزێت وبالحیض و هەروەها بەوەی کەوا ئافرەت بکەوێتە سوڕی مانگانەوە وبالنفاسی و بە مناڵ بوون وبالاحتلام مع وجود بلل بە ئەوەی کە ئینسان لە خەودا وا هەست بکات لەشی گران بووە بەڵام لە کاتێکدا کەوا تەڕی ببینێت یعنی ئەگەر کەسێک لە خەودا وای بینی لەشی گران بووە کاتێ بە خەبەر دێت هیچ تەڕێک نابینێ ئەوە خۆش وەردنی لەسەر نییە بەڵام کە هەستا و تەڕی بینی ئەگەرچی ئیحتیلامیشی بەبیرنێت ئەوە غوسل شۆردنی مردوو واجبە لەسەر ئەو کەسانەی کە لە چواردەورین و بیر ئیسلامی هەروەها ئەگەر کافرێک موسڵمان بێ ئەوا پێویستە لەسەری خۆی بشۆرێت لەبەر ئەو حەدیثانەی کە لەم بوارەوە هاتوو یەکێک لەوانە حەدیثی قەیسی کوڕی عاصم ئەفەرمێ هاتم بۆ لای پێغەمبەری خوا صلی الله علیه و مسلمان بم فأمرني أن أغتسل بماء وسدر پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم فەرمانی پێکردم کەوا خۆم بشۆم بە ئاو سدر بالمناسبە سێ جۆرە خۆشوەردن هەیە سنەت وایە لە کاتی خۆ شوردنەکەیە یان شوردنەکەیە سدری لەگەڵا بەکار بهێنرێت یەکێک لەوانە شوردنی مردووە یەکێک لەوانە کەسێک کە مسلمان دەبێ یەکێک لەوانە ئافرەت کاتێ لە سوڕی مەهانە خۆی دەشورێ لەم سێ حاڵەتەدا لەو سێ خۆشوردنەیە سنەت وایە ئینسان سدر بەکار بێنێت ئێستا هەنێک لە خەڵک پرسیار ئەکا ئەڵێ ئەکرێ لە کاتی غوسلا تەنها سەرم نەشۆم هیوا هەیە ئەوێ قژی تێک نەچێ هیوا هەیە قژی زۆرە ئەترسێ سەرمای بێ نەخۆش کەوێ نابێت ئەبێ سەر تاپای بشۆرێت ئەو یەنغەمی سەفیهی یان خۆی قوت داتەوە لەناو ئاوە ئەگەر دەریاچەیەکە بوو دەریایەکە بوو گۆمێکە بوو ڕووبارێکە بوو خۆی بکاتە قوتەتەیە نابێتە غوسلێکی شەرعی ئیلا مەگەر لەگەڵ نیەتی لابردنی ئەو شتەی کەوا غوسلی لەسەرت واجب کردووە کە چییە حەدەتی ئەکبەر بزان تۆ لەشت گران بووە لەشت گران بووە بە چی هۆکارێک دەتەوێت ئەو لەشگرانیە لەسەر خۆت لا ببەی بەو نیەتەوە خۆت بشوەری ئەوە دەتانی بڵێ لەشم پاکە و نوێژ بکەیت ئەگەر کەسێک لەشی گران بێت بچێتە حەمام خۆی بشوات یا بچێتە ناو گۆماوێک دەریایەک ڕووبارێک خۆی بشوات بە نیەتی خۆ فێنک کردنەوە یا بە نیەتی خۆ پاک و خاوێن کردنەوە نیەتی لابردنی لەشگرانی نەبێت ئایا ئەتوانێت نوێژ بکات؟ نەخێر بۆیە ئەمە شێکێکە لەو مەباحثانی دوایی انشاءڵ لە شەرحی حەدیثی ئینەمە لە عمال و بنیات دەیخوێنن کە نیەت بە دوو اعتیبار لێکدانەوەی بۆ دەکرێت نیەتت کێیە لە فعلەکە و هەروەها لە خودی فعلەکە ئایا تۆ کارێک دەکەی بۆ خوای دەکەی یا بۆ غیری خوای دەکەی و ئایا ئەو کارەوە تۆ ئەیکەی مەبەستت چییە لە کارەکەیە بۆ نمونە لە شوردنە ئایا مەبەستت ڕەفعی حەدەثە یان مەبەستت خۆپاک و خاوێنکردنەوەیە یا مەبەستت خۆفێنکردنەوەیە ئەمە دەور ئەبینێت بۆ ئەوەی کەوا ئەو ئیشەی تۆ جێی خۆی ئەگرێ یا جێی خۆی ناگرێت وندب تقديم غسل أعضاء الوضوء إلا القدمين سنة وايا لبيش خوش وردن ئەندامەکانی دەستنوێژ هەموو بشوی ئیلا هەردوو پێت نەبێت وەکو لە حەدیثەکەی عائیشە و مەیمونەدا هاتووە ڕەزای خوای پەروەردگاریان لێ بێ طبعا مەیمونە یعنی المبارکە مەیمونە یعنی المبارکە هاتووە کە پێغەمەری خوا حەزم سەرەتا هەر تو دەستی شوردووە ئەمجا تاڕاتی گرتووە بە دەستی ڕاستی ئاوی کردو سەر دەستی چەپی خۆی پاکو خاوێن کردوتەوە ئەمجا دەستنوێژی گرتووە بەڵام هەردوو پێی شوردنی هەردوو پێی دوا خستووە بۆ دوای دەستنوێژ ثم التيامن ئەمجا لای ڕاست پێش بخەی بەڵام لێرە دیارە مەقسەدی پێی چییە؟ ئەوەیە کە خوازراوە، سوننەتە، یانی بە سوننەتی دەزانێ غوسلی جومعە، بەڵام قەولی ڕاجح ئەوتانەی کە واجبە، پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم فەرموویان غسل الجمعة واجب علی کل محتلم یعنی علی کل بالغ غسل جمعە واجبە لەسەر هەموو کەسێکی باڵغ و هەروە فەرمی من ئەتا منکم الجمعة فلیغتسل هەر کەسێک لەێوە هات بۆ جمعە با خۆی بشوات کەواتە غسل جمعە واجبە وەلیل عیدەینی بۆ هەردوو جەژنەکە سوننەت وایە ئینسان خۆی بشۆرێت، ولمن غسل میتا، و ئەگەر کەسێک مردووێکی شۆرد سوننەت وایە لە پاش شۆردنی مردووەکە ئەمیش بچێ خۆی بشوات، وللاحرام، و کەسێک کە ئیحرام دەکا بۆ عومڕە یان بۆ حەج سوننەت وایە پێش ئەوە خۆی بشوات، ولدخول مکە، و بۆ ڕۆشتنە ناو مەکەی پیرۆزەوە سوننەت وایە پێش ئەوەی بچتە ناو مەکەوە خۆت بشۆی، ئەمانە ئەو غوسلانەن کە سوننەتن دیارە. هەنێک حاڵەتی ترمان هەیە کە سوننەت وایە ئینسان خۆی بۆ بشوات لێرە کتێبەکە لەبەرەی مختصرە تەفاسیلی پێ نەداوە دواتر خۆتان توانن بگەڕێنەوە بۆ شروحات لەوێنە استفادە بکەن لە ئیرانە فائیدەیەکتان بۆ باس کەم کە شێخ ئەلبانی و ڕەحمەتی خوای پەروەردگاری لێ بێت ئاماژەی پێ دەکات لە یەکێک لە شریتەکانی یان لە کتێبە نرخەکانی دەڵێن واجبات و کەدا یانی بڵێن ئەم نوێژە واجبە ئەو نوێژە سونەتە کەلیمەی سونەت ئەمە مستەڵحێکە ئەهلی علم بەکاریان هێناوە لە کتاب و سنەیە کەلیمەی سنە مقابل بە واجب بەکار نەهێنراوە یان سنەن مقابلی واجبات یعنی بۆ نمونە بڵێن نوێژی نیمەڕۆ واجبە بەڵام نوێژی ضحا سنەتە ئەوەی کە لە شەرع هاتووە نەک وەکو چۆن بڵێن وەکو ڕۆژووی دووشەمە و پێنجشەمە وایە یا وەکو نوێژی زوحا و شەونوێژ وایە چۆن یعنی ڕۆژووی دووشەمە و پێنجشەمە بە بەراود لەگەڵ ڕۆژووی ڕەمەزانە دووشەمە و پێنجشەمە سونەت ئەگەر بیکەی چاکە نەیکەی تاوان بار نابێت بەرامبەر نوێژی نیوەڕۆ و عەسر و مەغریب و عیشا و بەیانی نوێژی ضحا یا نوێژی شەونوێژ بەکاربێنی بەراود کە عەفوەن دەڵێ ئەمە سونەتە وان فەرزە یعنی ئەگەر ئەوانە بکەی سونەتەکان بکەی ضحا و شەونوێژ خێرت دەگا بەڵام گەنێکی تاوانبار نابیت بەڵام کاتێک کە وتویانە ڕیشدانان سونەتە یا شەڕواڵ کورتکردنەوە سونەتە خەڵک لەبەر بەکارهێنانی وشەی سونەت بەهەڵە هەرچەند ئەمەی تر ئەوەندە شائع بووە شێخ البانی فڕی معالجە ناکرد کار لە کار ترازاوە بەڵام یا لیت علما و فقها وشەی نافیلا یا وشەی تطوعیان بەکاربێن یان وشەی مستحبیان بەکاربێنە یا مندوبات مستحبات ئەڵێ لە کاتی لە کاتێکدا کە دنیا ساردە و ئاوی ساردە دروستە تەیمم بکەی بەڵێ دروستە انشاءڵە ئەی خوێنی ئایا ئەگەر کەسێک دەستنوێژی هەبێت دەبێ ئەوەی بچێتە مەرافق یان دەستنوێژی خۆی بشکێنێت بچێت دەستنوێژ بشواتەوە ئایا ئەمە دەبێتە بدعە ئەگەر کەسێک مودافەعە بکرێت ئەوا خشوعی لێ تێکەدات بۆیە پێویستە بچێت سەر ئاو بکات ئەنجا بێتەوە دەست نوێژ بگرێت بەڵام ئەگەر کەسێک سەر ئاوی نێت پێنج دقەیەک خەوی لێ کەوتووە یان حاشا بەڕاستان بایەکی لێ بێتەوە دەستنوێژەکەیش کرد بچێت دەستنوێژ تازە کاتەوە پێویست ناکە بچێتە سەر ئاو بەڵام یەکێ دەستنوێژەکەی خۆی بشکێنێت ئامە نەگبەتیە باشە شێت بووە هەر بۆ دەستنوێژەکەی خۆی ئەشکێنێ و چێ دەستنوێژ بگرێتەوە ئەمە شتی وا فعلا بدعەیە و هیچ شەرع ڕێگە بە شتی وا نادا ئایا پێغەمبەری خاصم دوای وفاتی شوەردراوە ئەی بەڵێ طبعا شوەردراوە و کفنیش کراوە و کێ ئەنجامی داوە لە سەحابە علی کوڕی ئەبی طالب و فەضلی کوڕی عباس و و هەنێکی تر لەو کەسانی کە لەگەڵیان نەبوونە کێسە ناوەکانەنم لەبیر نییە